ئەو ئاوەی کە هەموو کاتێک مرۆڤ و هەموو زیندەوەرێک پێی محتاجە بەتایبەت لە ئەم سەردەمەی ئێستا و لەم ڕۆژەی تیا دەژین لە هەموو وەختێ زیاتر پێی محتاجین لە چەندین ئاەتی قورئاندا خی گەورە باسی ئاو و بارانی کردووە باسی هەورەکانی کردووە بە پشتیوانی خی گەورە بە قەدەر کات و توانا لە خزمەت چەند ئاەتێکا دەبین بە ئومێدی ئەوەی خوا بە بەرەکەتی ئەو ئایەتانەی قورئان دەروی ڕەحمەتمان لێ بکاتەوە و بارانی بەخێرمان بۆ ببارێنێ خوا دەفەرمێ والله خلق كل دابة من ماء هەرچی شتێک کە لەم سەر زەوێدا دەجوڵێتەوە لە گەورەترین دروستکراوە کە مرۆڤە تاوەکو کرمێک کە بە چاو نابیندرێ خوا هەموو لاشەی لە ئاوا دروست کردووە یعنی هەمووی ئاوی تیا لە لاشەیدا کۆرپەیەک لە ناو سکی دایکە ئەو کۆرپەی لە ڕەحەمی دایکە جێگیرە لە سەتا نەوەت و سێی ئاوە لاشەی ئێمە بەگشتی نزیکی لە سەتا حەفتا و پێنجی ناو لەشی ئێمە لەژێر ئەم پێستەدا ئاوە تەنها دڵمان کە خوێن بە لاشەیا تەوزیع دەکا لە سەتا هەشتا و پێنجی ئاوا ئەو خوێنەی کە بە لاشەتا دێ و دەڕوا و ژیانی پێوە بەندە خوێن لە سەتا هەشتای هەر ئاوا ڕوەک و مێرو و کرمی وا هەیە لە سەتا نەوەت و حەوتی هەمووی ئاوا سبحان الله قورآن چەند دقیق باسی دەکا هەموو شتێک پێکهاتەکەی سەرەتاکەی ئاوا و ژیانی بە ئاوەوە بەندە ئاو هەموو لە هەموو ئیعجازە سبحان الله ئەگە باسی ئاو بکەی لە یادمە ساڵانی ڕابردوو و زنجیرە باسێکمان هەبوو لەسەر ئاو ناچمەوە سەر ئەو کۆنانە بەسەر ئەوەی کەوا تازە لە ڕووی زانستیەوە لە بەردەستمدایە ئەوەیە ئێستا زاناکان دەڵێن یەکێ لە معجیزەی ئاو کە خواتیا خەڵق کردو پلەی داڕژانە بیهێنە بەرچاوت کە لە سوراحییەکەوە ئاو دەڕێژێ ناو پەرداخێک، ئەو ڕژانە کە بە خێرایی دێتە خوارەوە پێی دەڵێن پلەی داڕژان لە زانستدا، لە عیلما. سەد جار ئاو پلەی داڕژانی خێراییەکەی زیاترە لە ڕۆنی زەیتون و یەک ملیۆن جار زیاترە لە هەنجوین. جا تەماشاکە بۆ خوا ئاوی بەم شێوەیە دروست کردووە. زاناکان دەڵێن لاشەی ئێمە دڵ خوێنی بە ناوا تەوزیع دەکا ئەگەر بێت و پلەی داڕژانی ئاو ئاوا بە سرعەت نەبوویایە دڵ بۆ خۆی وشک دەبۆوە کە لە سەتا هەشتای ئاوە و نەیدەتوانی خوێن بنێرێ بۆ لاشە ئەبوو مەزەخەیەکت پێوە بەستایە خوێنی پاڵ پێوە بنایە وە ئەو خوێنەش کە بە لاشەی ئێمەدا دەچێ ئەبێ بگاتە ئاخر شوێنی پێستەکانی تۆ ئەینا ئەگە خوێنی نەگەیشتێ ئەو لاشەیە دەمرێ ئەبێ لێ بکرێتەوە ئەو خوێنە بە چی دەگا بە دەمارێکی زۆر بچووک کە پێی دەوترێ مولولەی خوێن مولولەی خوێن ئەگەر ئەوەندە لە لاشەی ئێمەدا هەیە زاناکانی پزیشکی و دکتۆرە بەڕێزەکان دەڵێن بیان خەیتە سەر یەک مولولەی خوێنی ناولەشی تۆ 950 کیلۆمەتر درێژیە کێشەیە سبحان اللە ئەو خوێنەی کە لە لاشەی ئێمەدا بە موول و لە خوێنەکانە دەڕوا بیان خەیە سەر یەک نۆ سەد و پەنجا کیلۆمەترە نۆ سەد و پەنجا هەزار مەتر ئەوەندەش مولولەی خوێن کە خوێن دەگەینێتە هەموو سەری پەنجەیەکی تۆ و تاڵە نوێکی سەرت ئەوەندە بچووکن ده هەزار مولولەی خوێن بخەیە پاڵ یەک ئەمجا بەقەدەر نووکی قەڵەمێکی دارە کە مناڵێک لە مەکتەبا پێی دەنووسێ دە هەزار مولولەی خوێن بیان خەیە پاڵ یەک بە قەدەر یەک نوکە قەڵەمی ڕەساسە قەڵەمی دار ئەگەر خوێن پێکهاتەکەی لە سەتا هەشتای ئاوە کە سایتۆپلازم لە سەتا نەوەت و پێنجی ئاوە کاربۆهیدرات و هۆرمۆنەکانی لێ جیا بکەیەوە خوێن دەبێتە پلازما ئەو سایتۆپلازمەش لە سەتا نەوەت و پێنجی ئاوە ئاو ئاوا شل و بە سرعەت نەبوویایە لەو دەمارە بچووکەی خوێنی تۆدا جێی نەدەبەوە نەدەگەیشت ئەبوو وردە وردە بەشی ساڵێک نەدەکرد هەموو ئەندامەکانی لاشەت ببڕدرایەوە ئیعجازی ئاو هەرگیز تەواو نابێ جا لەو قورئانە پیرۆزەدا کە باسی ئەم جمعە و جەماعەت و نوێژەی تێدایە ئاوا باسی جۆری ئاویشی تێدایە خوا دەفەرمێ یەکەم جۆری ئاو وأنزلنا من السماء ماء طهورا خوا دەفەرمێ لە ئاسمانەوە ناردومانەتە خوارەوە ئاوێک کە تەهورە کە پاککەرەوەیە سبحان الله علماکان ئێستا لەسەر ئەو ئاەتەی قورآن دەفەرمون ئەو ئاوەی یەکەم جار لە هەورەکە دێتە خوارەوە پێش ئەوەی بەر ئەم دوو کەڵ و غازاتەی کە بەرز دەبێتەوە بەر ئاسمان پێش ئەوەی بەر ئەوەکەوێ معقمترین ئاوی سەرزەویە لە سەد تا سەد ئاوی پاک تەنها ئەو ئاوە دڵۆپەیە کە لە هەورەکە دێتە خوارەوە هەرچی پیسیەک لەم سەرزەویە بێ ئەو ئاوە پێوەی نییە خوا لە قورئانە دەفەرمێ و ئەنزلنا من السماء ماء مبارکا ناردومانەتە خوارەوە لە ئاسمانە ئاوێک حتا بڵێ مبارەک و پڕپیت و بەرەکەتە بۆیە علەما دەفەرمون تەهورا پێش ئەوەی سەر زەوی پاک کاتەوە و ئاوەدانی کاتەوە ئاسمان پاک دەکاتەوە ئەو هەموو تۆز و غوبار و گەرد و دووکەڵەی ڕۆژانە لەم ئینسانە بەرەو ئاسمان بەرز دەبێتەوە سبحان الله بەو بارانە هەمووی پا دەبێتەوە بۆیە ئێستا لە عالەمدا حاڵەتی نائاسایی ڕاگەیەندرا ئەڵێن ئەو نەخۆشیەی لەم ساڵەدا کە باران تا ئێستا نابارێ بەهۆی ئەو بێبارانیەوە کە ئاسمان پێویستی بە بارانە پێش زەویشتنەوە ئاسمان پێویستی بە شتنەوەیە چەند نەزانن دوو لە ڕووی ئێوە ئەو کەسانەی دەڵێن جەقەی چێکە خۆ ئاردی بایعی هەیە با بارانیش نەبارێ ئەی ئاسمانەکەت پێش ئەوەی زەویەکە پێویستی بێ پێویستی بە بارانە بۆیە دەڵێن پیسترین نەخۆشی خوا پەناماندا لەم ساڵدا بڵاو دەبێتەوە ئەگەر بێت و بێبارانی ئاوا بێ ئیشاڵڵا ڕەحمەتی خواشی بەسەرا دێ پاککەرەوەیە ئاسمان خاوێن دەکاتەوە لاشەی تۆ خاوێن دەکاتەوە جاران ئەوەی نەخۆشی پێستی بوو بێ لە کتێبا خوێندومەتەوە ئەڵێت چاوەڕێی بارانی پەڵەی دەکرد بارانی یەکەم جار کە دەباری چونکە ئاسمانی ئەو زەمەنە پاک بوو ئەو هەموو معامل و دووکەڵە نەبوو یەک ڕشێنە لەو ئاوی ئاسمانە لەو لاشەی دەدا نەخۆشی پێستەکەی چادەبوو ئەوەندە معقم و پاککەرەوەیە جۆری دووەمی ئاو خوا دەفەرمێ ئەو ئاوەیە کە لە کانی و ڕووبار و سەرچاو و بیرەکانەوە دەستان دەکەوێ خوا بە ئەو نافەرمێ پاککەرەوەیە تەهورە دەفەرمێ و ئەسقەیناکم ماء فراتا بۆمان کردوون بە مایەی ئاوی خواردنەوە کە دەستان دەکەوێت لەسەر زەوی ئاوێک کە ماء شیرینە فراتن سووکە واتە شیرینیەکەی وەکو قەنداغێکی شیرین نییە شەکری تێکرابێ ئاوا وایە هەمومان تووشی شەکرە و تینوێتی دەبووین شیرینە بەڵام هەست ناکەی کام شیرینیەیە تعبیری قورآن چەند وردە فڕاتە ئاوێکی شیرینی سووکە لە شیرنایەتیدا تینوێتی دەشکێنێ و بەوە نەبێ تینوێتی ناشکێ وەرە چەندین سادی شەربەت خۆوە هەرگیز بەو ئاوە نەبێ تینوێتی ناشکێ جۆری سێیەمی ئاو وهذا ملح اجاج خوا دەفەرمێ ئاوێکیشمان لەسەر زەویدا سوێراو کردووە نەک هەر ملح سوێرە اجاج تفت و تاڵ بووە لە سوێریدا زۆربەی ئاوی سەر زەوی کە ڕووبار و زەریا و دەریا گەورەکانن کە بەشی زۆری ئاوی سەر زەویان پێکێناوە ئاوا سوێرن بۆ وا سوێرن یەکەم کاری خوا بێ حکمت نییە بۆ ئەوەی بۆگەن نەبێ ئەو زەریا گەورانە ئاوەکەی شیرین بووە هەموو بۆگەنی دەکرد بە دەسەڵات و قدرەتی خوا زەمەنێک لە قورئانە دەفەرمێ ئەوە زەمانی پێ سەسەم پێغەمبەر نە بەحری بینی بوو نە کەشتیش لە سێ چوار کەس زیاتری دەگرت خوا لەو قورئانەدا فەرمووی زەمەنێک پەیدا دەبێ خەڵک کەشتی دروست دەکا لە دەریادا پاپۆڕ خوا دەفەرمێ کەل ئەعلام وەکو ئەو شاخی پیرەمەگرونە بەسەر دەریادا دەڕوا ئێستا ئەم سەدەی ئێستا لە ساڵی دوو هەزار و دە دا گەورەترین کەشتی کە نەوت هەڵدەگرێ پێنج سەد تەنە پێنج سەد هەزار تەنە نیو ملیۆن تەنە یعنی بەقەدەر ئەو شاخە بارستایی هەیە قورآن ئەوەشی تێدایە کە مرۆڤ دەگاتە ئەو ئاستەی ئەوەش لە بەحرا دروست دەکا ئایا ئەم قورآنە بەس نییە بەم ئاەتی ئینسان مسلمان بێ و ئیمان بێنێ بەوەی کە کەلامی خوایە پێغەمبەری خوا دەیتوانی قسەی وا بکات لەو زەمەنەدا جا ئەو ئاوەی کە لەسەر زەوی دەیبینی ئاو لە زەوی هەڵناقڵێ زۆر کەس لە ئێمە وا ئازانیان وای زانیوە ئاو لە زەویەوە خۆی هەڵدەقڵێ دەماری هەیە ئەو ئاوەی تۆ لەم سەر زەوێ دەیبینی هەموو هی بارانی ئاسمانە قورآن ئەوەشی تیا باس کراوە ئەلم تەڕە ئەن الله ئەنزل من السماء ماء زۆری سەر زەوی ئاوە بیکە بە سێ بەشەوە دوو بەشی زیاتر ئاوە ئەم ئاوە سوێرە زۆری سوێرە تیشکی ڕۆژ لێی دەدا ئەیکا بە هەڵم خوا لەو هەوای کە ئەم هەڵمە هەڵدەگرێ یەک سیفەتی زۆر عەجیبی خەڵق کردووە لە یەک مەتری مکعبە یەک مەتری چوارگۆشەنا مکعب واتە شش پاڵوودا لە یەک مەتری مکعبە لە دەرەجەی سفرە پێنج غرام ئاو لەناو هەوادا هەیە ئەگە پلەی گەرمی هەواکە بوو بە سی پلە سەد و سی غرام ئاو هەڵدەگرێ ئەم تیشکی خۆرە لەو دەریا دەدا ئەیکا بە هەڵم ئەها جاری وا دانیشە لە نزیکی بەحرێکە هەڵم ئەبینی کە بە سێبەرەکە بەرز دەبێتەوە بەرز دەبێتەوە بەرەو ئاسمان ئەو هەوایە گردی ئاوی تێدایە پشڕ پشڕ یەکتر دەگرێ دەبێتە هەورێک دواتر دەڕوا بەسەر زەویدا سەرنج بدە گەلێ جار هاتووەتە خەیاڵتەوە وتوتە بیابان چ سوودێکی هەیە ئەها بیابانی وا هەیە بە چەند ڕۆژ بە سارە و بە چەند سعات بە تارە بیبڕە بەس بیابانێک کە لما خوایە ئەبێ ئەمە چ سوودێکی هەبێ ئەزانی ئەگەر ئەو بیابانە نەبوایە من و تۆ لەم کوردستانەدا ئاوێکمان نەدەخواردەوە هەڵمەکە دەڕوا چونکە بیابان گەرمە بەشێکی زۆر کەمی لێ دەبارێنێ بەقەدەر پلەی گەرمی کە لەو هەورە دەدا بارانەکەدا دەکا دێ دەچێتە سەر شاخەکان لەسەر شاخەکاندا پلەی گەرمی لە قەندیلا سفرە هەمووی دەکا بە باران و دادەبەزێت چاولێ سەر شاخ بەردەوام شوێنە بەرزەکان بارانی زۆرە خەڵکێکەڵێ بۆ لە ئەوروپا بەراباران دەبارێ وازانێ ئەمە پەیوەندی بەوەیە خوا غەزەبی لە تۆی مسلمان گرتۆ و ڕەحمی بەوەی کافر کردووە کاکەەوە پەیوەندی بە عیلمەوە هەیە ئەو لە سویدە یان لە نەرویجە یان لە باکووری ئەمریکایە یان لە قوتبی شیمال و جنوبە بە پێی جوغرافیا و زەوی خوا وای دروست کردووە لەو بیابانەوە هەڵی دەگرێ ئەو شوێنەکەی ساردە هەمووی لەوێدا دەڕێژێ واتە ئەو هەورەکە ها لەو پلە گەرمیەیدا یان لەو پلە ساردەیدا بە قەدەر ڕێژەی خۆی ئاودا دەبارێنێ ئەمە لە ڕووی علمیەوە یعنی سکێکی سەرەتایە کە جەنابتان تێی بگەن لەبەر خاتری تۆ خوای پەروەردگار ئاوی وا دروست کردووە کە ئاوا دەبێ بە هەڵم ئەگەر ئاو وەکو زەید بوویایە بە گرانی بووبووایە بە هەڵم ساڵی دە تەنەکە ئاو نەدەباری ئەگەر وەکو بەنزینیش بوویایە ئاو لەم سەرزەوێدا نەدەما بە تیشکی خۆر هەمووی دەبوو بە هەڵم هەر لە پلەیەکە لێی دەبێ بە هەڵم بە قەدەر باران لێشی دەمێنێتەوە بە قەدەر ئەوەی کە لەسەر زەوی بتەوێ خوا لەبەر خاتری تۆی ئینسان ئەم هەڵمی ئاوە ئەم ئاوە بەو ڕێژەیە پلەی هەوا ئەوەندە هەڵمی ئاوە لە خۆی دەگرێت لە ئەوەندە دەرەجەی گەرمیدا و ئەوەندە دەیبارێنێ بەرزی و نزمی زەوی نەبووە با هەڵی نەدەکرد ئەبێ ئەو باش هەورەکە بێنەوبەرێ بەرزی و نزمی گەرمیان و کوێستان خوا هەر هەمووی لەبەر خاتی تۆی ئینسان دروست کردووە بۆی بارانی ڕەحمەتت بەسەرا بارێنی و تۆش شکرانەی خوای پەروەردگار بکەی و خالقی خۆت بناسی ئەی کە بارانباری کێ بۆمان هەڵدەگرێ قورئان ئاماژەی ئەوەش کردووە وما ئەنتم لەه بخازینین ئەو بارانەی کە لە ئاسمانەوە دەبارێ ئێوە خۆتان هەڵی ناگرن دوو معنای هەیە بخازینین یەکەم کە باران باری ئایا پێویستی ژیانی تۆ دەتوانی تانکی بۆ دانێی ئەتوانی حەوزی بۆ دروستکەی بەڕێزان نە بەخوا ئەگەر وا بوایە ئەگەر خوای گەورە وا خەڵقی نەکردایە لە ناخی زەویا بۆمان جێگیر نەبوایە و لێرەوەی بیر و کانی و سەرچاوە دەستمان نەکەوتایەوە ئایا بەشی ماڵ و منداڵت ئاو بۆ دابین دەکرا ئەبوو بەس تانکی دروست کەی و ئاوی تیا بگری بۆگەنی دەکرد و بۆشن نەدەخورایەوە خوا فەرمێ من لە ناخی زەویدا بۆت هەڵدەگرم دووەمیان بیخازینین علەما دەفەرمون ئەو ئاوەی لە ژێر زەویدا پەنگی خواردوەتەوە لە ئەنجامی بارانەوە کە بەسەریا باریوە ئەگەر خوا ڕەحم نەکا یەک پارچە بێتە دەرەوە لوتکەی شاخەکانی ژۆک و زەمانی حەزەتی نوح ئاودای دەپۆشێ کەچی خوا ئەو ئاوەی خەزن کردووە لە شوێنی پێویستدا دێتە دەرەوە هەر شوێنێک بینی کانیەکی لێیە ئللا دەشتاییەک لە بەردەمیاتی بۆی مرۆڤ بیکا بە کوشت و کاڵ یان لە شاخێکایە لە وەڕگای زۆرە بۆی ئاژەڵداری لێ بەخێو بکرێ شوێنێک نییە کانیەکی لێ بێ و مرۆڤ سوودمەند نەبێ لێی وە ئەوەندەش بە جوانی و نەرمی دێتە پێشەوە دەرەوە بەقەدەر پێویستەکەی تۆ دێتە دەرەوە بەقەدەر ئەوەندەی مەڕ و ماڵاتەکە ئاوی لێ بخوا یان زرعاتەکەی لێ ئاودەی نابینی جاری وایە کانیەک لە شوێنێک دەتەقێ یەک پارچە زەوی وێران دەکا خوا وەکو نمونە نیشانت دەدا خەزنی کردووە بەقەدەر پێویستی بۆ دێنێتەوە سەر زەوی سبحان الله ئینسان پێش ئەوەی بیر لە بارانەکە بکاتەوە بیر لەو خوایە بکەوە کە بارانی بەو شێوەیە ناردۆتە سەر زەوی ئەمجا ڕێژەی باران نەگۆڕە ڕێژەی باران لەم سەر زەویە ناگۆڕێ و ئەنزەلنا من السماء ماء بقدر خوا دەفەرمێ باران بە ڕێژەیەکی دیاریکراو دەبارێ لەو ڕۆژەوە خوا ئەم سەر زەوی دروست کردووە هەتا هاتنی قیامەت زەمەنی سەحابە بەم قورئانە چەند عالم بوون ئێستا علم دەڵێ لە یەک سانیەدا لە یەک چرکەدا کە سعات ئاوا چرکە ژمێرەکەی دەجوڵێ 16 میلیۆن تەن باران لەسەر زەوی دەبارێ لە ساڵێکا پێنج سەد و سێزدە تریلۆن تەن تریلۆن تەن هەڵم بەرز دەبێتەوە بەرەو ئاسمان و خوا دەیکاتەوە بە باران هەزار و چوارسەد ساڵ لەمەو بەر عەبدوڵای کوڕی مەسعود و عەبدوڵای کوڕی عەباس دوو سەحابەی پیاوە سەڵ سەلەم فەرموویانە ئاوی باران بۆ سەر زەوی نەگۆڕە هەموو ساڵە بە قەدەر یەک دەبارێ ئەی بۆ ئەمساڵ نابارێ ئەو بارانە هەر دەبارێ یان لە شوێنێ زۆرتر دەبارێ و دەیکا بە لافاوەکو ئەوروپا یان لەسەر زەریا و دەریاکان دەبارێ دەیکاتە فەیەزانێک وەکو تسۆنامی یان لە شوێنەکان نابارێ بەو قەدەرە خوا هەر دەیبارێنێ ئەی بۆ وەکو یەک نابارێ لعلهم يتذكرون خوا دەفەرمێ بۆ ئەوەی تۆ بە ئاگا بێیەوە ئەو بارانە هەر باریوە کەچی لە تۆی دەگرێتەوە دەینێرێ بۆ شوێنێکی تر بۆ ئەو زیانە بۆ تۆ پێ محتاجی بۆ ئەوەی هەموو لایەک بزانن ئەم یاسایە هەر بەخوا جێبەجێ دەکرێت یاساکە هەر وەک خۆیەتی لە ڕووی فیزیکی و کیمیایەوە کەچی ئەو بارانە وەکو پێویست نابارێ بزانە مادە هەموو شتێک نییە خالقی مادەیە دەتوانێت بەو مادەیە باران دروستکە ئەمجا ئاو بەشی هەموو مرۆڤایەتی دەکا شەش هەزار ساڵ پێش زایین یعنی دوو هەشت هەزار و دە ساڵ لەمەوبەر ئامارم لەبەر دەستایە پێنج ملیۆن کەس لەسەر زەویدا ژیاوە هەشت هەزار و دە ساڵ لەمەوبەر پێنج ملیۆن کەس لەسەر زەوی بووە مرۆڤ ئەوەندە بە خێرایی زیاد دەکات تەماشاکە لە ساڵی 1650 زاینیدا یعنی چەند سەد ساڵێک لەمەوبەر 545 ملیۆن خەڵک لەسەر زەوی بووە کەچی لە 1800 زاینیدا واتە نزیکی 210 ساڵ لەمەوبەر ژمارەی مرۆڤ گەیشتە ملیارێک و سەد و حەفتا و یەک ملیۆن لە ساڵی هەزار و هەشت سەد تا بەشەر گەیشتە ملیارێک مرۆڤ تەماشاکە لە دوو هەزار و هەشتا لە بیست و نۆی سێی دوو هەزار و هەشتا کە ئاخر ئاماری سەر زەویەکە گیراوە لە سەعاتی یەکی دوای نیوەڕۆدا ڕێژەی مرۆڤ گەیشتە 6 ملیار و 652 ملیۆن و 957 هەزار و 400 کەس سبحان اللە لە دوو سەد و هەشت ساڵدا پێنج ملیار و چوارسەد و هەشتا و دوو ملیۆن کەس لەم سەر زەویە زیادی کردووە وەڵاهی ئەبوو نان بەر نەکەوتایە ئەبوو ئاو نەبووایە ها خالقێک هەیە کەم بیان زۆر بی وەکو یەک هەموو شیشتی دەست دەکەوێت لە ماوەی دوو سەد و هەشت ساڵدا پێنج ملیار و چوارسەد و هەشتا و دوو ملیۆن کەس زیادی کردووە لە ماوەی هەشت ساڵ لە ماوەی هەشت هەزار ساڵدا لە ماوەی هەشت هەزار و دە ساڵدا شەش ملیار و شەش سەد و چل و حەوت ملیۆن لەم سەر زەویە مرۆڤ زیادی کردووە کەچی وەکو یەکیش خوای گەورە ئاوی هەمووشی دەدا و ڕزقی هەمووشی دەدا ئەم سەر زەویە بەرەکەتی ئەوەندە تێکەوتووە هێشتا لە خۆی زیادە ئەگەر دەستێکی عەدالەت هەبێ بەڕێوەی بەرێ هێشتا موحتاجی بە کەس نابێ ئەم بارانە کە ئەم خەڵاتە گەورەی خوایە سبحان الله جاری وایە کەم دەبێتەوە بۆ مێژوو لەم سیدەدا تۆماری دەکەین ئەمڕۆ سێی دوانزەی دوو هەزار و دەیە هێشتا بارانێک نەباریوە کە لەم سەر زەوێدا مرۆڤ دڵی پێی بکرێتەوانێ و ئیسراحەت بە زەوی و بە دەروونەکان بدا وەسڵە جیایەک بڕوێنێ جێگەی خۆیەتی ئەم مێژوانە تۆمار بکرێن لەو کاتەدا تۆی مسلمان دەبێ بێ هەڵوێز نەبی هەڵوێز ئەوەیە بەردەوام دوعا بکە لە ناخی خۆتدا خوا ئەزانێ دوعاکە لە چ وەختێکا ژیرا دەبێ دوعای چێ ژیرا دەبێ و سنەتە لە دوای ڕکاتی کۆتایی لە قنوت بخوێنرێ لەگە لە شوێنە و هەروەها لە هەمووان گەورەتر سنەتە نوێژەبارانە بکرێ نوێژەبارانە نابێت لە مزگەوتا بکرێ ئەبێت لە دەشتا بکرێ ئەزانی ئەمانە هەمووی حکمەتی تێدایەمە وازانی نوێژەبارانە سەیران و ئاهەنگە خەڵک بۆیە لە دەشتا دەکرێ ئەی سەلمێنم ئەی خوایە چۆن لە مزگەوتا عیبادەت دەکرێ ئەبێت لە هەموو سەر زەوی تۆدا عیبادەتی خوا بکرێ ئافرەتێکم بینی لەسەر تەلەفیزۆنە کوردەکانی خۆمان لە هەفتەی ڕابردوو باسی توندوتیژی ژنی دەکرد ئەیگوت یەکەم خاڵ بۆ ئەوەی ئێمە لە دەست زوڵم ڕزگارمان بێ دەبێت دین لە دەوڵەت جیا بکرێتەوە ئەدەوەرە لەو نەزانە لەو قڕە دوێنە دەرەوە باشە دین چ زوڵمێکی لە مرۆڤ کردووە وەرە سەیری قورئانت کردووە چی باسی باران و ئاوی تێدایە تۆ ئەم هەموو ئیعجازە عیلمیە ڕەت دەکەیەوە دەی خوایە من لەو دەشتەشا وەکو ناو مزگەوت هەر بەندەی تۆم ئەبێ ئەم ئاینی ئیسلامە بۆ هەموو شوێنێکی سەر زەوی بێ دووەم ئەبێ کاربەدەستی وەخت بەشدار بێ چونکە زوڵمی کاربەدەستە کە ناهێڵێ باران بارێ کابرای پاشاتە نەبیستوە تەماحی لە مانگای پیرێژن کرد ڕۆژانە چوار پێنج سەتڵ شیری تێدا بوو وتی بۆم دیوەخانی من باشە بۆ حەرەس و حیمایەکانی من پیرێژن تۆ ئەمەد بۆ چییە وشکە مانگایەکت بەسە کاتێ لێیان زەوت کرد و هێنایان پارەشی دابوویە بەڵام بە ڕەزامەندی خۆی کوتی نایفرۆشم پاشا ئەوە نایفرۆشم بەرەکەتەوە خوا بە منی بەخشیوە کە هێنایان چۆڕە شیری تێدا نەما وتی پاشای وەخت دڵی گۆڕی خوا گەورە گوانی مانگاکەی منیشی وشک کرد پیرێژنەک ئەو زمانە ئەو عقلە فەلسەفەی هەبوو کە فەیلەسوفی ئەمڕۆ نایزانێ ئەبێ پاشای وەخت سوڵتانی وەخت حاکمی وەخت لەگەڵ ئەو خەڵکەدا سەربخاتە سەر ئەو زەویە ئەویش ئەوا بلاڵێتەوە ئەویش جلەکەی هەڵبژێڕێتەوە ئەویش کزۆڵ و کڵۆڵی خۆی دەربڕێ خوا ئەفەرمێت تەوبە بکە لە دڵی خۆتا پەشیمان بەوە بەڵام هەر بەوە ناستەغفر الله بەڵکو ثم توبوا إليه حەقی خوال لەسەر بیدەوە حەقی عەبدی خوال لەسەر بیدەوە خوا دەفەرمێ بارانی بەلێزمەتان لە ئاسمانەوە بۆ دەبارێنم لە کتێبە شەرعەکاندا دەفەرمێ کابرایەک ئاوا وەک ئەم ساڵ باران نەدەباری گەنمێکی زۆری هەبوو دەشت و دەرێکی زۆری هەبوو هەمووی کردبوو بەگەنم هەمووی کردبوو بە گەنم گەنمێکی یەکجار زۆر لە عەمبارەکانی دابوو هەورێک هاتە ئاسمان خەڵک نوێژە بارانیان کرد هەورێک هاتە ئاسمان هەموو عالم لە خۆشیانە دڵی کرایەوە ئەم دڵی تەنگ بوو وتی خۆزگە نەباریایە ئەم ساڵەکان یەکجاری دەوڵەمەندە بوو ئەو نیەتە خراپە بە دڵیا هات بەڵام کابرا دوایی بە ئاگا هاتەوە وتی ئای نەفسی پیس ئەو هەموو عالەمە بمرێ لە برسانەوە محتاجی دەستی من بێ من لە پێناوی چەند درهەمێکی ئاڵتوونە کام ساڵ ئەمە تۆزە گەنمەم هەیە شەر بێ نەفسەکە محاسبەی خۆم بکەم واللهی فەقیر و هەژار و خەڵکی بان کرد وتی ئەی فرۆشم بە سعرێکی زۆر کەم خێر مانع نییە خێری لێ بکەی بەڵام عەمباری مەکە یعنی بە دینارێک کڕێبووی بە دینارێک و سەد فرزدایەوە بە خەڵک ئەفەمێک گەنم تەواو و بارانی ڕەحمەتی خوا بەسەر وڵاتا ڕژا هەر بە تۆبەی ئەم ئینسانە کە شتەکانی کرد جاری وا چاو لێ بە بازرگانێک کە تۆبە دەکا خوا ڕەحم بە منی تۆ تۆش دەکا بە دوعایەکی مەلا نییە بڕم بە دوعای ئەو بازرگانە بێ بە نێتی صافی ئەو بێ ئەبێ خەڵکەکە دەرونی خۆیان صاف بکەن ئیسلاحی کۆمەڵایەتی بکەن زوڵمت لە کێ کردوە گەرنی پێ ئازاکە دەی بزانە نوێژەبارانە تەسیری دەبێ یان نا ئەمانە خۆ هەموو شتێک نین تەحلیە و تەخلیەمان هەیە لە شەرعا ئەگە بتەوێ پەرداخێکی پڕ لە قڕاو پڕکەی لە ئاوی ڕوون یەکەم جار ئەبێ قڕاوەکە بڕێژی ئەینا قڕاوەکە و ئاوە ڕوونەکە لە یەک پەرداخا کاکە جیان ئەبێتەوە ئەبێ یەکەم جار قڕاوەکە بڕێژی ئەگە بتەوێ پەرداخی ئاوی پاک لەو کانێ بخۆیتەوە تو ئەتەوێ قڕاوەکەشی تێکەی و ئاوە پاکەکەشی تێکەی ئاخر یەکیان یەکیان هەر ناهێڵێ قڕاوەکە لابە تەخلیەی کە ئەمجاش تەحلیەی کە خۆت بڕازێنەوە بە ڕەوشتە جوانەکان پاشانیش چوار ڕۆژ بە ڕۆژوو بی بە زمانی بە ڕۆژەوە لە ڕۆژی چوارەما بچێ دەرەوە زەمەنی پێغەمبەر صلی الله علیه و سلم بێبارانی بووە ئەنەس دەفەرمێ ڕۆژی جمعە ئاوا وەکو ئەم کاتانە جمعە بوو کابرا دەرگای مزگەوتی وتی ئەی پێغەمبەری خوا هەلەکەت الاموال والمواشی ئەی پێغەمبەری خوا هەرچی مەڕ و ماڵاتمانە بە قڕان چوو لە وەڕگا نەما هەرچی کانیمانە وەشکی کرد دوعا بکە و بپاڕێوە لە ئەڵڵاه بەڵکو خوا ڕەحممان پێ بکا پیامبەر صلی الله علیه و سلم قطعی خوتبەکەی کرد واتە مەوزوعەکەی گۆڕی یەکسەر دەستەکانی بەرز کردەوە فەرمووی اللهم اغثنا اللهم اغثنا خوایە بارانی ڕەحمەت خوایە بارانی ڕەحمەت سبحان الله دەفەرمێ هیچ هەورێک بە ئاسمانەوە نەبوو واللهی ئەنە سوێن دەخوا کە پێویستی بە سوێن خواردنیش نەیە بەس بۆ یەقینی ئێمە ئەفەرمێ ئاسمان وەکو ئەم ڕۆژە ساماڵ بوو ئاوا ساف بوو هەورێک لەو لای شیمالی مەدینەوە هات ئەفەرمێ هات و بەسەر شاری مەدینەدا لەنگەری گرت و بارانی ڕژاند واللهی ئەفەرمێت جومعەی داهاتوو ڕۆژمان چاو پێ نەکەوتەوە ئەو هەفتەیە بەس باران باری هەمان کابرا دەرگای مزگەوتی گرتەوە وتی ئەی پێغەمبەری خوا ماڵ و حاڵمان بە هیلاک چوو خانوو هەمووی دەڕوخێ شیو و دۆڵەکان هەموو مەڕوماڵاتمان دەبات دوعا بکە خوا نەیبارێنێ سەیری ئەدەبی پێغەمبەر کە صلی الله علیه وسلم واش نەیفەرموو خوایە نەبارێ ها پارتۆزێ زۆر لەباری ئەم بەشەرەی ئێمە چەند ناشکرایانگو خۆش ناکاتەوە فەرمووی اللهم حوالينا ولا علينا خوایە لەسەر ئێمەی هەڵگرە ئەم دانیشتوانە بیبە لەسەر شاخ و دۆڵەکان بیبارێنە خوایە ئەم ڕەحمەتەی خۆت قەتع مەکە با هەر ببارێ بەڵام با لەسەر ئاوەدانیەکە نەبارێ بەشی خۆمان وەرگرتووە لەسەر شاخ و دۆڵەکان بوومان ببارێنە ئەفەرمێ واللهی خرجنا نمشي في الشمس کە هاتینە دەرێ مزگەوتێ ڕۆژ بە دەرەوە بوو هەورەکە نەمابوو سبحان اللە ئەوە بەرەکەتی ئەو پێغەمبەرەیە صلی اللە علیه وسلم و جارێکی تریان حەزەتی عایشە دەفەرمێ ئاوا باران نەبوو پێغەمبەری خوا صلی اللە وسلم ئەوەندە دەستی بەرز کردەوە حتا بەدا بەیاض ئیبطیه هەتا بنەنگڵی دەرکەوتن پێغەمبەر ئاوا دەستەکانی بەرز کردەوە لە خوا دەپاڕایەوە جبەی مبارەکی هەڵگێڕابەوە خەڵکەکە هەموو دەگریان ئەفەرمێ واللهی ئەوەندە باران باری ئەمجا خەڵک بەڕاکردن ڕای دەکرد بۆی خێو بگەێنێتە پەناو پەسیرێک و ماڵەکان دەفەرمێ پێغەمبەری خوا تا دانی پیرۆزی دەرکەوتن پێکەنی فەرمووی سبحان الله ئەو خەڵکە ئێستا ئەمجا لەبەر بارانەکە ڕادەکەن کە پێشداش بۆی دەگریان بارانی ڕەحمەتی خوا ناژیرێتەوە لە مسلمان پاشان بە خێر و خێرات لە حەدیسی ئیمامی مسلمایە کابرایەک بەدەشتا دەڕۆی گوێی لێ بوو هەورێک دەنگێک پێی دەوت ئەی هەور ئەوە حەدیسی پێغەمبەر و بڕوا بکە ئەی هەور ئیسقی حەدیقەتە فلان بڕۆ باخی فلان کەس و زەوی فلان کەس ئاودا کابرا دوو سێ جار گوێی لەم قسەیە بوو هەستی ڕاگرت ئاوەکە لەسەر شوێنێک باری کە ئاوەکە کۆ دەبەوە دەچووە دۆڵێکەوە دواتر بە ناو ئاوەکەدا ڕۆژ بارانەکە باری لە جۆگایەکەوە هەمووی چۆ ناو زرعاتی کابرایەکەوە کە سەیری کرد پیاوێکی نورین پیاوێکی مسلمان ڕێک و پێک وتی تو ئەو خوایە سوێندت دەدەم من شتێکی زۆر سەرسوڕهێنەرم بیستووە بەس تخواش تۆ پێم بڵێ تۆ چ کارەی وتی خاوەنی ئەم باخەم وتی بەرهەمی ئەم باخە چی لێ دەکەی وتی یەکەم بە سێ بەشەوە دیارە تۆ زۆر کارت بۆ و سوێندت دام بەخوا ئەینا باسم نەدەکرد بەشێکی خۆم ماڵ و منداڵ و میوانم دەیخۆم بەشی دووەمی لەو سێ بەشە هەموو جارە دەکەم بەخێر سێ هەزارم دەست کەوێ هەموو ساڵی هەزاری دەکەم بەخێر بەخ فەقیر و هەژاری دەبەخشمەوە بێزگە لە زەکاری شەرعیش بەشی سێیەمی دەکەم بە مەسرەفی باخەکە و لە خۆیدا سەرفی دەکەمەوە نەمامی تازەی دێنم باخ و پەرژین تازە دەکەمەوە سبحان اللە وتی دەی واللەی خوای گەورە ئەمری بەو هەورە کرد باران بۆ فڵان کەس ببارێنە دەوڵەمەندێکی بە ویژدانی پارە خاوێنی بە بەزەیی ئەوەندە بەڕێزە خوا لە ئاسمانە ناوی دێنێ ئیسقی حەدیقەتە فولان خۆزگە دەوڵەمەندەکانمان ئاوا بە بەزەیی بوونایە هۆکاری گەورەی نەبارینی باران پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دیاری کردووە فەرمووی ئەی خەڵکینە لم يمنعوا زكاة أموالهم إلا منعوا القطر من السماء ولولا البهائم لم يمطروا فمن والله هر وقت دەوڵەمەندەکان پارەدارەکان زەکاتی ماڵی خۆیان نەدا و شەرعی خۆیان جێبەجێ نەکرد لەسەر ماڵەکەیان و زەکاتەکەیان لە ماڵەکەیان نەدا خوا قەترەیەک باران لە ئاسمانەوە نابارێنێ و ئەو تۆزەش کە دەیبارێنێ لەبەر خاتری بێزمان و ئەو ئاژەڵ و بەستەزمان و مێروستانەیە کەوا خوای گەورە بە بێگوناه خەڵقی کردووە والله ئەمڕۆ زەکات نادرێ ئەینا فەقیر لەم سەر زەوێدا نەدەما زەکات نادرێ من خەڵکە بۆ لە ڕەمەزانە تەلەفۆنی بۆ کردوم وتێتی مامەسا لە دوو سەد دەفتەر دۆلارە چەنی زەکاتە کاتێک ئەڵێی پێنج دەفتەرێک بخوا زۆرە دو سەد دەفتەر دۆلاری داندراوی بەس وشکە پارە هەیە بڵێ پێنج دەفتەری زەکا لێبدا ئەڵێ بۆ خوا زۆرە نادرێ ئەزارانی وا هەیە ینی بەلایەوە ئەو شەیتانەوە قورسیەکە دەی ئەبەرەکەتی ئەو ئاسمانە لێ دەگیرێتەوە ئەوە گوناهەکە ئەوەیە بە زەی نەماوە لە ناو میلەتاندا بەڵام جاری واشەیە باران دەبارێ بۆ ئەوەی وانەزانی باران هەموو شتێکە خوای گەورە غەزەبت لێ دەگرێ ئەیکا بە مای غەزەب ئەیکا بە لافاو ئیشەڵڵا ئەو با نەبارینەی ئێمە غەزەب نییە بە ئاگاهێنانەوەیە بۆی ئەم میلەتە خەریک بوو تۆزە مەغروریەک ڕوومان تێدەکا خەریک بوو ئارد کابرا سێ چوار جا دەستی لێدای ئەم مانگەشم ناوێ گەنم خەڵک فڕێیەدا پێی لێدەندرا دەڕژا قەدر و قیمەتی زەویش نەمابوو قەدر و قیمەتی ئاویش نەمابوو ها خوا بە ئاگامان دێنێتەوە ئەی ئینسان بوغڕا مەبە بە ئاگا وەرەوە ئیشەڵا مە غەزەب نییە بە ئاگا هێنانەوەیە و چەندین جار ئەم کوردستانی ئێمە تووشی ئەو حاڵەتانە بووە مامۆستا مەلا محەممەدی گەورەی کۆیە لە تەفسیرێکەکەیدا کە پێیڵەن تەفسیری کوردی لە بەرگی دەدا لاپەڕی 219دا ئەفەرمێ ساڵی سیەکان بوو لە کۆتایی مانگی دوانزەدا مانگی کانونی یەکەم ئەم مانگەی کە ئێمە تێداین واتە دەوری بیست و حەوت ڕۆژی کە یەک جار باران باری هەتا ساڵی داهاتوو بارانی پەڵەیدا باران نەباریەوە لەسەر زەویدا زۆر جای ئەو شتانە بووە و فەرمووشێتی لەو تەفسیرەیە ئەی ئینسان وا مەزانە بارانی شەموو شتێکە دوای ئەوە لە ساڵی چلەکاندا باران زۆر باری ئەفەرمێ مەرەزە ئەکرابوو هەموو کانی و دۆڵەکان مەرەزەیان لەبەر کرابوو کەچی دەفەرمێ کولەیەک هات وەڵاهی مانگی شوبات کۆتکەی چەڵتووکمان کڕیەوە بە ڕوبعە دینارە کە دوو هێندەی گەرم گران بووە هەرچی چەڵتووکە لە کوردستانا نەیهێشت وا مەزانە ئەمانە سەبەبەکان هەبێ هەر مامۆستای گەورە دەفەرمێ سێ ساڵ کولەیەک باری بە کوردستانە باری نازم پیرەکان بە بیریان بیان نا ئەڵێ سێ ساڵ کولە باری نەک بەرهەمەکەی دەخوارد توێکڵی دارەکەشی دەکڕۆساندەوە ئەفەمێ ئەو بەڵایەمان لەسەر لاچوو باران هەر زۆر بوو ژەنگە سوورە بای پەیدا بوو ئەوەندە ژەنگە سوورە زۆر بوو حەیوانێک لە قەسابخانە بە ڕۆژ سەر نەبڕدراوە ئەم کوردستانەیە ئەوانەتان نازان بیستۆیان نا ئەڵێ هیچ بەشەرێک نەبوو بتوانێ بۆڵەترێک هەنجیرێک بە ڕۆژا بخاتە دەمێ و ژەنگە سوورێک پێوەیدا بە زمانیەوە کوتە گۆشتێک نەخوراوە لە ماڵێکا یان لەسەر مەنجەڵ نەندراوە ئەبوو شەو خەڵک بیخوادایە بۆی ژەنگە سوورەکە لێی ناڵێ و نەچێتە ناو دەمێەوە بەڵای وا هەیە ئەی باران نەباری و سن و کولەنەی هێشتێک دەنکی لێ هەڵگریەوە بە ئاگا بە تۆ بەس خوا بناسە مەخلوقەکە مەناسە کە بارانە یان ئەو زیندەوەرەیە زۆر کەس ڕەخنە دەگرێ ئەڵێ ئەیەوە نیە لە ئەوروپا خۆ نیشانەی گوناه و بێتاوانی بۆ ئایدز وێرانی کردن کاکە لە ئەوروپا باران دەبارێت لەبەر ئەو حکمەتە جوغرافی کە پێشتر باسم کرد بارودۆخی جەوەکەی وایە تۆش لەوێ بژی بەسەر تۆشا دەبارێ مەسیحێک شتێدا بزە جوولەکەیەکیش سایبەیەکیش یەزیدیەکیش ببارێ ئەمە جەوە ئەمە هێڵی جوگرافیایە بەو شێوەیە هەر دەبارێ خۆ خوای گەورە ئەم یاسایە دەشکێنێ ئەمساڵ لە هەموو شەرقی ئەوسەتا تەنها لە مەککەی موکەڕەمە باران باریوە خۆ بە پێی علمی جغرافیا بۆ ئەوە لەو سەر شوێنە نزمترین پلەی یعنی بەرزترین پلەی گەرمیە لە هەموو شوێنی سەر زەوی گەرمترە بە علم ئەبوو لەوێ نەبارێ ئەی بۆ باری ئەی ئینسان بە ئاگا نایتەوە هیچ کە هیچ کە بیل لە خالق بکەوە پێش ئەوەی بیل لە دروستکراوەکانی بکەوە بەس باسی بارانەکە دەکەین ئەی خوایەکە خوا دوو بارانی باراندووە یەکەم بارانێک دڵ دوێ ئاوەدان دەکاتەوە دڵ ناخ دەروون ویژدان کەویش ئەو بارانە قورآانە ئەو قورآانە واللهی بارانێکە ئەم ناو ناخت بۆ ئاوەدان دەکاتەوە بارانی دووەم کە ئەگەر ئیمانت بە بارانی یەکەم هەبوو خوا لە قورئاندا فەرمووە وەئەن لەو استقاموا علی الطریقەتی ئەگەر لەسەر ڕێبازی ئەو قورئانە ڕاستەڕێ ڕۆیشتن بارانی دووەم حازرە لە ئەسقەیناهم ماء غدقا بارانێکتان بۆ دەبارێت کە هەموو پێویستەکانتان بۆ جێبەجێ دەکا خەریکە ئێمە بارانی دڵمان وشک دەکا ها قورئان وەکو پێویست جێبەجێ ناکرێ وەکو تەفسیری علمی بۆ ناکرێ ئەم هەموو ئاەتە لە قورآانە باوەڕکە بە دە جمعە باسی کردم تەواو نای بەس دەسە باران ئەوە بە کورتی بەسەریانە تێپەڕیم کەچی کوا دەخوێندرێتەوە کوا باس دەکرێ کوا ئەو قورآانە وەکو پێویست لە زانکۆکاندا دیراسەی لەسەر دەکرێ بەداخەوە ئەو هەموو کۆلێجی علمەمان هەیە بۆ ئەمایەتانی قورآن بە ئیعجازی علمی بۆ قوتابیەکان بۆ خوێندکارەکانی زانکۆ و پەیمانگاکان شی ناکەدەوە بۆی خالقی خۆی بناسێ بۆی گەنجێک ڕووکاتە خوا و دوو فرمێسک هەڵڕێژێ و خوا بەزەی بە هەمومان دابێتەوە لە ئەوروپا باران دەبارێ زەویەکەی ئاوەدانە بەڵام ئاخر ناخی سوتاوە ناخ چونکە ئیسلامی نەگەیشتوەتە چونکە وەری نەگرتووە ئەگەر هەرچی سەر زەوی هەیە بە تانکەر بە تەیارە ئاوڕشێنی کە تخوا تامی ئاوی باران دەدا بەس توێکڵی سەرەوەی تەڕ دەکا وەرە هەرچی تارەیە بیکە بە مەزاخە و ئاو بڕشێنێ و بە تانکەر زەوی ئاودا بەس توێکڵی سەرەوەی تەڕەکە ناچێتە خوارەوە وەڵڵا ی هەموو خۆشیەکانی ئەو ئەوروپا و ئەمریکا و وڵاتانی ئەوروپی کە خەڵک دەڵێ بۆ لەوێ دەبارێ بەس دەرەوەیان جوانە ئەینا لە ناخەوە کرمۆڵ بۆ فەقیرە ها ئایدز ئەم ساڵ بودجەی ئەمریکا سێ بلیۆن دۆلار بەس بۆ مکافحەی ئایدز لە ئەمریکا داندراوە بۆ دایان پیسی سێ بلیۆن نەک ملیۆن بە بلیۆن دۆلار لە بودجەی ئەمریکا بەس بۆ دەرزی و شریقە لە ئایدزاویەکان بدرێت تۆزێ ئازاریان کەم بێتەوە ئەی ئەوە ئەوە ناخسووتان نییە ئەوە هەڵتەکانی خێزان نییە هەڵتەکانی خێزان نییە کابرا کە دەمرێ ئەو هەموو سەروەتەی لەبەر دەستایە دوو مانگ لەمەو دووە ئێستا بڕیاریان داوە چێ دەوڵەمەندترین سەگی هەیە بیهێنێ مەعرەزی بکە یعنی کابرا کوڕی هەیە کچی هەیە ژنی هەیە خوشکی هەیە باب و برای هەیە ئەڵێ هەمویان بە قوربانی ئەو سەگە من چونکە هیچیان وەفایان بۆ ئینسان نییە هەموو پارەکەم لە قەبەڵی ئەو سەگە دەکەم ئەیا سەگ پارەی پەیدا کردووە هەمووی ئەوە دەیدرێتێ ئەمە ناخیان هەڵتەکاوە لە ناخەوە سوتاوە چانی ئێمە ناخمان ئاوەدانە هەموو لەزەتێک کە کابرایەکی بێدین دەیکا ناگاتە لەزەتی یەک سوز دەبدن کە تۆ بۆ خۆی خۆتی دەبێت بە دڵی ساف ناگاتە لەزەتی یەک ئامادەبوون لە نوێژی جمعەدا هەموو لەزەتێک کە بێدینەکانی سەرزەوی بە ئاشکرا بە توێکڵی سەرزەوی دەیکەن ناگاتە ئەوەی لە نیوەشەوە هەستی و دوور کات شەو نوێژ بکەی و دوو فرمێسک لە ترسی خوا هەڵڕێژی بۆ خۆشەویستی خوا ئێمە ئیشاڵڵا مادام قورئانەکەمان هەیە مادام ئەم مزگەوت و جومعە و جەماعەت و دەستی بە دەست نوێژ و حیجابی ئافرەت و پرچی سپی دایکانی شیر سپی و ڕیش سپیانی وڵاتەکەمان هەیە ئیشاڵڵا مەحروم مەبن دوعا زۆر بکەن هەر یەکە لە ئاستی خۆیەوە خوا ئەزانێ دوعای کێ ژیرا دەبێ خوا ئەزانێ خوا بەزەیی بە کێماندا دێتەوە کێ دەروونی پاکترە ئیشاءاللە بەردەوام دوعا بکەن لە نوێژەکانتاندا لە تەحیاتدا کە لە ماڵەیل چەند ناشیرینە مزگەوتەکان دەبینی بەو نوێژی بەیانە جاری وا دە کەس لە نوێژی بەیانی نییە ئەو شەوگارە درێژە ئەی نابێ خالیقمان بەبیر بێتەوە کاکە کە بێبارانی ئیشەڵا غەزەب نییە بەبیرهێنانەوەیە خوا ئەو هەموو خاترەی تۆی گرتووە ئاواب لە هەڵمێکی ئاوا ئاوی سوێرە کەچی کە دەبێ بە باران سبحان الله هەڵمی ئاو سوێریەکە وەرناگرێ ئاوێکی شیرین و پاکت بەسەرا دەبارێنێتەوە جارێکی تر دەبا ئاگامان لە خوای پەروەردگار بێ با وەکو دڵمان بە قورئان ئاوەدانە ئیشاءاللە عەمەلی پێ بکەین با کاربەدەستانی وڵاتەکەم بێنەوە ناو میلەتەکە مامۆستا لە نوێژی جەژنە نوێژەباراندا کە لە دەشت بووین فەرمووی هیوایە گەسکێکی دزیوە هیوایە هێڵەکی دزیوە کوڕە مامۆستا خەڵک بە تڕێلە نەوت دەدزێ بە تڕێلە ڕۆژانە نەوتی ئەم کوردستانە ئاودیو دەکرێ بەداخەوە ئەوروپا کە بارانی بۆ دەبارێ خوا گەورە عەدلە زوڵمی لێ ناکا عیلمی هەیە عیلم سەرکردە و هاوڵاتی لە یەک سەنگەرایە سەرکردە بە بازارە دەڕۆ بەبێ حیمایە لێرە لەبەر مۆنیکاکانی ناتوە نازانین لەو دیو جامە ڕەشەکەوە چی هەیە دڵیشی ڕەشە وەکو جامی سارەکەی ڕەشە دەدڵ دە جامەکانی لێکەوە دەدڵت خاوێن کەوە باخوا بەهۆی تۆ غەزەب لە منیش نەگرێ ئەینا خۆ خەڵکە خوا گەورە مسلمانە ئەو خەڵکە پاکە بەس حاکمەکەش دەبێ مسلمان بێ حاکمەکەش اعتراف بە شریعەتی ئیسلامی بکە ڕێزی علم ئەبێ بگیرێ بە کورتی دەڵێم جێگای داخە مامۆستا گەورەترین چینی سەر زەویە منی مەلا قەرزاری ئەو مامۆستا بەڕێزم کە ئێستا لێرەدا دانیشتەوە کاتێ لە خزمەتیا لە سەرەتایی و ناوەندی و ئامادەی دەرسم لە خزمەتیا خوێندووە وەکوم قەرزاری مەلای مزگەوتم قەرزاری پێشتر هی مامۆستاکەی مەکتەبم تخوایەکێتی مامۆستایان چی بە مامۆستا کرد هەر ئەم شەوتان ئاگا لێ بوویایە هەڵبژاردنی مامۆستا باسی پارە و سلفە و زەوی و مامۆستا بێ زۆر لەوە گەورەتر بێ وەڵای عیبە مامۆستا برادێکی ئاسایش فەقیرە ناچار بێ ڕیزی بکە بڵێ وەرە مامۆستا وەرە ڕیزەوە هەموو کەسێک قەرزاری مامۆستایە ئەوە مامۆستا زۆر لەوە گەورەتر بێ پێویستی بە ڕێکخراوێکە بێ مەلای مزگەوت حاکمی دادگا مامۆستای مەکتەب عیبە حیزبی بێ ئەم سێ چینە عەیبە حیزبی بن ئەبێ حیزب لە خزمەتی ئێمەدا بێ عیبە من سەر بە حیزبێک بم ئەبێ هەموو حیزبەکان لە خزمەتەوە من چونکە پەیامی خوا دەگەیەنم ئەبێ زۆر لە حیزب گەورەتر بم تۆی مامۆستاش ئەبێ زۆر لەوە گەورەتر بی خزمەتکاری حیزبێکی بچووک بی چونکە سەرە کۆمارەکەت ڕۆژێک لە سەرۆکی هەرێمتەوە تا سەرۆک کۆمار تا سەرۆکی حکومەت تەلەبەی بەردەستی مامۆستایەکی وەک تۆ بن لەسەر ڕەحلەیەکی ڕەق دانیشتون ئەبێت تۆ لەو گەورەتر بی تۆ تەوجیهی ئەو بکەی نەک ئەو تەوجیهی تۆ بکا نەک فەڕاش هەوێی مامۆستایی بۆ دروست کرێ نەک مامۆستا مەحروم کرێ لە دەنگدان ئاخر کە خوا باران نابارێ ئێمە زوڵم نییە ئەمە ستەم نییە ئەمە خۆ بچووکردنەوە نییە ئەبێ حاکمی سەر مێزی دادگا زۆر لەوە گەورەتر بێ حیزب بناسێ ئەبێ ئەمر بەسەر هەموو کەسێکا بکا و حکومەکەی خۆی بەبێ جیاوازی بەبێ ترس بەسەرا جێبەجێکا مامۆستا ئیسلاحی نەوەکانی من و تۆ دەکا لە مەکتەبە ئەگە ئەو غەش لە یەک بکا و تەزویر بکا و فێڵ لە یەک بکا ئای قڕبەسەر نەوەکانی من تۆ لەبەر دەستیە لەبەرەوە بە خۆدا هاتنەوەیەکی دەوێ و و فی سبیل الله و قتمان و داواکارم لە خوای پەروەردگار لە ئاخری وتارەکەدا خوای گەورە بە پێی ئەو ئاتانەی ئەو قورئانە پیرۆزە کە باسی بەرەکەتی پیرۆزی بارانت کرد یا ربی بارانمان بۆ بارێنی بە گەنجانی ڕەوشبەرز بە لەچک و حیجابی خوشکانمان بە دەروونی مناڵانمان بە ڕێز و حرمەتی علم و زانستی مامۆستاکانمان بە شەونخونی دکتۆرەکانمان بە دڵپاکی و شەوبێداری ئاسایش و پۆلیس و پێشمەرگەکانمان یا ڕبی خوا بەزەید بە هەموو لایەکماندا بێتەوە وڵاتمان پڕکەی لە بەرەکەتی ئاسمان بەرەکەتی ئەو زەوێمان بۆ بڕوێنێ خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی ئیسلاحی ڕەعیەت و بە ڕاعیمان بکەی کاربەدەست و میللەت لە یەک سەنگەرا بن دڵیان بەرامبەر یەک پاک بێ یا ڕەبی خوا لەم ڕۆژە موبارەکەدا لێت دەپاڕێمەوە ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری ئەوەی کەوا لەسەر جێگایە و چاوەڕێی مردن دەکا و ڕوحی دەرناچێ ڕۆح کێشانی لەسەر ئاسان کە وەکو پێمان وتراوە یا ڕەبی خوا ڕەحم و بەزێت بێتەوە بە هەموو لایەکماندا عاقبەتی هەموو لایەکمان خێرکەی آمین آمین والحمد لله رب العالمین